یەکسان نین ئەوانەتان کە لە پێش گرتنی مەکەدا ماڵیان بەخشیوە و جەنگاون لەگەڵ ئەوانەی کە لە دوای فەتحدا ئەو کارانە بکەن، ئەوانە پلە و پایەیان زۆر گەورەترە لەوانەی کە لە دوای گرتنی مەکەدا ماڵیان بەخشیوە و جەنگاون و بە هەردوولا خوا بەڵێنی بەهەشتی داوە، ذلک هو الفوز العظیم لە ڕۆژێکدا کە تۆ پیاوان و ئافرەتانی ئیماندار دەبینیت کە ڕووناکی باوەڕیان لە پێشیانەوە و لە لای ڕاستیانەوە دەڕوات پێیان دەڵێن مژدەی ئێوە ئەمڕۆ بەهشتانێکە کە ڕووباری زۆر بەژێریاندا دەڕوات تایدا دەمێنەوە بە هەمیشەیی هەر ئەوەیە سەرکەوتنی گەورە. بەڵام ئێوە خۆتان خەڵەتاند، دوو ڕوو پلان گێڕ بوون و چاوەڕوانی نەمانی باوەڕدارانتان دەکرد و دوو دڵ بوون و هیوا و ئاوات فریوی دان تا فەرمانی خوا هات و مردن، وە شەیتان فریوی دان بە لێبوردەیی خوای گەورە. فالیوم لا یوخەد منکم فدیە ولا من الذین کفروا. بۆ ئەوەی خەڵکی بە دادگەری ڕەفتار بکەن لە ناو خۆیاندا وە ئاسنمان دروست کرد کە هێزی زۆری بەتینی جەنگی هەیە بەوەوە وە سودێکی زۆری هەیە بۆ خەڵکی وە تا خوا دەری خات چ کەسێ یارمەتی ئاینی خواو پێغەمبەرانی دەدات کە پەنهانیشە بێگومان خوا بەهێزو دەسەڵاتە. وە لە دڵی ئەوانەدا کە شوێنی کەوتوون سۆز و بەزەیمان دروست کرد وە گۆشەگیریەک کە خۆیان دایان هێنابوو کە ئێمە ئەوەمان لەسەر پێویست نەکردبوون بەڵام خۆیان دایان هێنا بۆ ڕەزامەندی خوا کەچی وەک پێویست بوو پارێزگاری ئەو گۆشەگیریەیان نەکرد ئێمەش بەخشیمان بەوانەیان کە باوەڕیان هێنابوو واللە غفور رحیم. ئەی ئەو کەسانەی کە باوەڕتان هێناوە لە خوا بترسن و باوەڕ بێنن بە پێغەمبەرەکەی دوو بەشتان لە ڕەحمەت و بەخششی خۆی پێ ببەخشێ و ڕووناکییەکتان دەداتێ کە ڕێنموونی پێ بکەن و لێتان خۆش دەبێت لە بەخششی خوا وە هەرچی بەخشش هەیە بەدەست خوایە دەیدات بە هەرکەسێک کە خۆی بیەوێت وە خوا خاوەنی بەخششی زۆر گەورەیە.